بەشی بیست و هەشتەم. من هەستمە کە کارەکەی خۆم ئەنجام داوە لە بنەڕەتدا بینینی فەرهاد میرزا خۆی پێویست نەبوو مامۆسا دوو وەڵامی لەم نەویست چۆن و بە چ تاوانێک گیراوە ئایا ئەوراق و ئامێر و شتەکانی تریان چون کەوتووە سەبارەت بە گرتنەکەی دیار بوو یەکێک بۆی تێچاند بوو یەکێ خیانەتی کردبوو چونکە بەشی کاروباری سیاسی بە مەسەلەی پلی کۆپی و ئەوراقەکانی تری دەزانی بەڵام نەیتوانی بوو لە ماڵەکەیدا بیدۆزێتەوە یەکێک لە پێشدا زانیوێتی و ئەوراق و شتەکانی تریان بەر لە پشکنینەکە گواستۆتەوە هەر بۆیە کاتێ ئەم بەیانە ماڵی فەرات مرزایان پشکنیوە و شتەکانیان نەدۆزیوەتەوە وا دەزانن ئەوە ماڵی خۆی نییە و ماڵە ئەسلەکەی خۆی پیشان نەداون کابرای کاربەدەستی بەشی سیاسی وتی خوا بکا بە هەڵە گرتبێتمان بە هەر حاڵ ئێوە هەرەبێ لەگەڵ مابێن بۆ بەشی سیاسی مادامێکی دەستگیرانی ئەون بێگومان دەزانیت ماڵیان لەکوێیە یەکسەر وتم بێگومان نەزانم پرسی لەکوێیە بەتوندی و خێرا وەڵام دایەوە خیابانی ڕێی کۆڵانەکەی بەرامبەری بازاری نایب ئەلسەڵتەنە کار بە دەستەکە جام بوو. سەرۆک پاسەوانەکە کاتی ئەو حاڵەتەی کار بە دەستەکەی بە بەشی سیاسی دی زیاتر خۆی سوور کردەوە. بینیت بابە هەر لە خۆتانەوە خەڵکی تووشەکەن ئەمە چ نان پەیداکردنێک ئێوە پایەکەن سەعات نزیکەی پێنج و نیوی پاشنیوەڕۆ بوو کار بەدەستی بەشی سیاسەکە وتی بەهر حاڵ گەر بتانێت چاوتان پێی بکەوێت دەبێت لە بەشی سیاسی ئیجازەوەر بگرن و ئێستاش پشویانە بە بێ ئیجازەی ڕەسمی بەشی سیاسی سەردانی زیندانیە سیاسیەکان قەدەغەیە و کەس ناتوانێت ڕێتان بدات تا زیندانەکان ببینن پرسیم سەرۆکی ئاسایی شەتوانە ئیجازەبات وتی بێگومان وتم کەواتە ڕێم بن با لە بەندیخانە و تەلەفۆنێکی بۆ بکەم پرسی جەنابی سەرۆکە ناسن بەڵێ خزممە بە دوای ڕێیەکا دەگەڕام لە شەڕی ئەو کاربەدەستە لام بدات بۆیە ناوی سەرۆکی ئاسایشم هێنا وتم خزممە تا ئیتر دەست بەدارم بێت و ئەوم لەبیر چوو بوویەوە کە ئیتر پێویست بە سەردانی فەرات ناکات دواقسەی کاربەدەستەکە سەرنجی منی بەلای شتێکا ڕاکێشا کە بووە مایەی بەدبەختیم. ئاغای ئازیز. بۆیە بەسەرهاتی ئەم بەندیخانەیەم بۆ گێڕانەوە تا بزانم چۆن خۆم بە دەستی خۆم داوم بۆ خۆم نایەوە و ژیانی خۆم بەو ڕۆژە گەیاند. کاربەدەستەکە وتی. جا ئەگەر ئەوە ناسن بۆ کارێکی وا ناکەن دەستگیرانەکەتان ئازاد بکەن؟ ئەو بە تانەوتەشەرەوە ئەم قسەی ئاراستە کردم. بەڵام بەلای منەوە بیرۆکەیەکی تازە بوو. یەکسەر لە بەندیخانەوە چوومەوە بۆ ماڵێ، خۆم گۆڕی و بۆ یەکەم جار بەبێ ئەوەی لە پێشدا ئیجازەی لێ وەربگرم بەرەو لای مامۆستا چووم و وتم، دوو پرسیارتان لێ کردبووم، وەڵامەکانیم هێناوەتەوە. بە جۆرێک قسەکەم بە ڕوویدا دا وەک ئەوەی سەرکەوتنێکی گەورەم بەدەستهێنابێت، پرسی، ئەی کەواتە چی؟ وتم، ئێوە دوو پرسیارتان کرد، وەڵامەکانیانم هێناوەتەوە. پرسی، بۆچی گرتویانە؟ وتم، بە تاوانی بڵاوکردنەوەی بەیاننامە. ئینجا پرسی، شتەکان لە کوێن؟ ئەمەیان نازانم، بەڵام ئەوەندە ئازانم کە هیچیان لە ماڵەکەیا چنگ نەکەوتووە. پرسی، ئینجا بە وردی تەواوی ئەو شتانەی کە ئێستا بۆ ئێوەم باس کرد بۆم گێڕایەوە و ئەو ئەنجامەی کە پێی گەشتبووم لای ئەو پێشنیازم کرد پیاڵەیەک چای گەرمی بۆ تێکردم ئەو ستوڵەی کە لەسەری دادەنیشت و ئینجا کاری دەکرد هێنایە لای سۆپاکەوە بەرامبەرم دانیشت بە جۆرێک کە سەری ئەشنۆکانمان بەریەک دەکەوتن دەستی گرتم وتی ئافرین کچێ تۆ زۆر ئازایت خەریک بوو چاوم پڕ بێ لە فرمێسک و وتم بە پێچەوانەوە، من مرۆڤێکی ترسنۆکم، ئێوە سەرچاوەی جەسووری و ئازایەتی منن. بە چاوی پڕ پاڕانەوەوە بەڵام ڕاستگۆیانە، وەک ئەو ئینسانەی کە خەریکە بۆ چۆڕێک ئاو خنکێت، تەماشایم کرد. ناگەهان هەڵسایە سەر پێ، دەستی خستە ژێر چەناگەمەوە و بە توندوتیژییەکەوە کە هەرگیز چاوەڕێی نەبووم وتی، کچێ وا تەماشام مەکە ئەم چاوانی تۆ ئاخریەکەی من لە ژیانا سەراسی ماکەن وتم منیشەمەوێ سەراسیمەتان بکەم ئەو وەڵامی من ڕاست بوو بەڵام ئەو نەیخستە سەرخۆی و بە پێچەوانە وای زانی من بەستم ئازاردانێتی ئەو قسەیەم تیرێک بوو نیشانەکەی نەپێکا بەڵام نێچیرەکەی بریندار کرد بەڵام نێچیرەکەی بریندار کرد هەڵسام وتی تۆ هیچ مەبەستێکی نییە تەنها ئازاردانی من نەبێت وتم ئۆ ئێوە زۆر دڕەقن بێهودە بوو ئەو بیرکردنەوەی بەسەریدا زاڵ بوو بوو منیش نەمەزانی چۆن خاتر جەمی بکەم وتم ئێوە بە هەڵە لە من تێگەیشتوون. دەمویست لە ژوورەکە بچمە دەرێ و ئەم جارە تا خۆی دەوام نەکات نەچمەوە بۆ لای. بەڵام وەکو ژیشکێک کە لە بڕێکا تیرەکانی خۆی کۆ دەکاتەوە هاتە لامەوە. دەستی گرتم و بە نەرمیەوە پێی وتم فەرنجیس. بمێنەرەوە کارمان هەیە. ئێمە دەبێت تەنها هاوڕێی یەکتر بین. ژیان بەم جۆرە من و تۆ کۆ ئەکاتەوە. دەقیقەیەک دانیشە دەقیقەیەک دانیشە بۆ چەند ساتێک هەردووکمان پێدەنگ بووین من لای پەنجەرەکەەوە ڕاوەستا بووم و ئەو لەسەر ستوڵەکە دانیشت بوو سەیری زەویەکەیە کرد هەم دیسان دەربارەی بەسەرهاتی بەردەرگای بەندی خانەکە پرسیاری لێکردمەوە دەربارەی کاربەدەست و پاسەوانەکان و ڕفتاریان لەگەڵ خەڵکیە پاشان کەوتە تێفکرین لەوەی کە دەبێت کێ فەرهاد میرزای توش کردبێت دەیوت دوو سێ ڕۆژە چەند کەسێکیان گرتووە جەلال و عەبدول و شاتریان گرتووە تەنها شاتریش دەیزانی کە ئامیری کۆپیەکە لە ماڵی فەرات میرزایە و لەوێ ئەوراقەکان چاپەکرێن بەڵام شاتر فەرات میرزا توش ناکات چونکە فەرات میرزا لەوانەیە هەر بەهۆی شاترەوە ئامێر و ئەوراقەکانی گواستبێتەوە و ئەو خانمە تازەکە شارەزایە تۆزێک بیری کردەوە و وتی ئێوە شادر ناناسن ئەم پیاوە کێچێکەکە بەگایەک 25 ساڵە کرێکاری هوەریە سەروەختێک شۆفێری شەمەندەفەری نێوان تەورێز و جەلفا بووە دەمی خۆی پێناگیرێت بەلای ئەوە کاری سیاسی زۆر بایەخی نییە ئەو تەنها چاوەڕێی ئەوەیە ڕۆژێک لە ڕۆژان شەمەندەفەرێکی پرشۆڕژگەڕی بدەنێ و پێی بڵێن یاڵا پێی پیا بنێ وای بۆچم ئەو قسەیەکی لە یەکێک درکان بێت لەوانەشە هیچ یەکێک لەوانەی کە گیراون ئەویان تێوە نەگلان بێت و تا ئێستا ناوپاکەکە لە ناو ئێمەدا بێت نزیکەی سەعاتێک لەگەڵ منا بەڵکو زیاتر لەگەڵ خۆیدا دەربارەی ئەوە دووە کە دەبێت چێ فەرهاد میرزای توش کرد بێت. سەعات دەبوو کە من بە برسێتیەوە هەڵسان تا بڕۆم بەیەکەوە هاتینە دەرێ سەرمایەکی سەخت بوو کێوی دەماوەند لە دوورەوە بە تاراسپێکی سەریەوە دەبریسکایەوە شێرپاڵمی گرتبوو و هیچ قسەیەکمان پێکەوە نەکرد لەبەر دەرگای ماڵەوەیان دا خواحافیزیم لێ کرد توند دەستمی گوشی هەستم کرد گرینگیم لای ئەو زیاتر بووە بەڵام لە دەست گوشینەکەیدا هەستم بە خۆشەویستی نەکرد کاتێکیش خەریک بوو بڕۆم وتی دەربارەی چوونەکەتان بۆ لای سەرۆکی ئاسایش جارێ سەبرکەن گەر پێویستی کرد خۆم وەڵامتان لێ جەڕمەوە باشە کە دەرگای ماڵەوەم کردەوە سەیرم کرد ژوورەکان تاریکن و بە تەنها گڵۆپی حەوشەکە هەڵکراوە دایکە بەسە زمانەکەم بەو حاڵی من ڕاهاتبوو فزە سوڵتان نانی ئێواری بۆ هێنام نانم خوارد و چوومە ناو پێخەفەکەمەوە و تا چەند سەعاتێک خەوم لێ نەکەوت دواتر تا چەند ڕۆژێک نەچووم بۆ ماڵیان ئەو پیاوە بەبێ ئەوەی بەخۆی بزانێ منی ئازار دەدا بڕواناکەم ئەو ئازاردانەی لە ئاگاییەوە بووبێت بەڵام ڕەفتاری ئاگری لە من بەردەدا چاوەڕێ بووم تەلەفۆنم بۆ بکا و داوم لێ بکا بچم بۆ لای بەڵام نەیکرد ئارامم نەما هەم دیسان من تەلەفۆنم کردەوە هەم دیسان خۆم چوومەوە بۆ لای دوای ئەو شەوە بە دووسێ هەفتە ڕۆژێکیان تەلەفۆنی بۆ کردم یەکسەر داوای لێکردم بچم بۆ لای سەعات پێنج عەسر بوو هێشتا سەرمای زستان هەر بەکار بوو کاتێ چوون بۆ لای وتی تا ئێستا قسەی چەند لە فەرهاد مێرزا دەرنەهێناوە دووسێ ڕۆژە خەریکی ئازاردانین پێرێشەو تا بەیانی چەندەها جار ئاسنی قورسیان لێبەستووە ئێستا دەبێ بیرێک لە چوونەکەت بکەینەوە بۆ لای سەرۆکی ئاسایش ڕاستیەکەی من لە دوێنێشەوە تا ئێستا بیر لەوە کەمەوە ئایا بۆ تۆ بۆ ئێمە خراپ نییە بۆ ئەو مەسلەیە بچیتە لای سەرۆکی ئاسایش بەڵام چارمان نییە تۆ خۆ دەڵێکی حەزەکەی تۆزێک دەربارەی ئەو هاوڕێ کۆن و خزمە دوورەی باوکە قسەم بۆ بکەیت ئەمە یەکەم جار بوو دەربارەی ڕابردوم پرسیارم لێ بکە و منی شتەکانم وەکو خۆی بۆ جێڕایەوە کاتێک باش گوێی لێگرتم وتی فەرەنگی سیئازیز من ڕزگارکردنی فەرهاد میرزام لە تۆوە بێت بە هەر نرخێک بووە دەبێ ئەو لە بەندیخانە ڕزگار بکەیت ئەی هینایی کوژن فەرهاد میرزا کەسێک نییە شت بدرکێنێت لە ژێر ئازار دانای کوژن پرسییم بە هەر نرخێک بووە وەڵامی نەدایەوە لێ مرد بووە وەک ئەوەی لە مەبەستەکەم نەگەیشت بێت وتم تەنانەت گەر بەو نرخە ئەمە دواین جار بوو ببینم ئیدی نەم بینیەوە بەیانی ڕۆژی داهاتوو تەلەفۆنم بۆ ماڵی سەرتیب ئارامی سەرۆکی گشتی دایرەی ئاسایش کرد و بۆ نان خواردنی ئێوارە داوەتم کرد بەو پەڕی خۆشحاڵیەوە داوەتەکەمی قوبڵ کرد ئاغای چاودێر ئەو شتێک کە ئێستا دەمەوێت بە ئێوەی بڵێم گەورەترین نێنی ژیانی منە کەس ئەو شتە نازانێت نابێ کەسیش بیزانێت من بەو پەڕی ئاگاییمەوە خۆم فرێدایە ناو گێژاوی بەڵاوە ڕون و ئاشکرا فوتانی خۆمە بینی بەڵام نەمهێش ترس و گومان پێی بە دەروونم برن ئێستا ئێوەن خەریکە لەوە تێدەگەن کە بۆچی من خۆمتان پێناناسێنم هەر لەبەر ئەوەش بڕیارم داوە ئەو نهێنیە کە گەورەترین نهێنی ژیانی منە هەتا هەتای لەژێر پردی خامۆشیدا بە پەنهانی بمێنێتەوە گەر بیدرکێنم ئیدی ئەو نرخەی نامێنێت ئیدی ئەو شتەی کە دڵم دەداتەوە ئەوەی کە لە ساتەکانی تەنایی و پڕ لە نیگەرانیمدا ئارامم دەکاتەوە ئەویش لە نێوە چێ و ئەو سە ئازارێکی کوشندە دڵم پارچە پارچاکات ئاخ گەر من بم وێرایە ئەم نهێنیم بۆ بگوتایە لەوانە بوو ئەویش بەختەوەر بوایە بەڵام من نەمزانی ئەو چ لە خۆبردووییەکەوە تا چ ڕادەیەک دەتوانێت بەرگەی چەرمەسەرەکانی ژیان بگرێت گەر ئەو لەو قوربانیانەی من ئاگادار بوایە لەوانە بوو ئەو تابلۆی نەکێشایە بەڵام ئەو ئازاری کە ئەو بەرگی دەگرت منی پتر ئەشکەنجە دەدا بۆچی ئێستا ئەمەوێ پێتان بڵێم خۆشم نازانم ڕەنگە لەبەر ئەوە بێ بمەوێ ئەو گرەی کە چەندەها ساڵە لە دڵمایە و هەناسەم توند دەکا بکرێتەوە گەر ئەیزانی کە من خۆم بوومەتە قوربانی ئەو بێگومان ئەم تابلۆی بەو چاوە هەرزەییانەوە ناکێشا بە پێچەوانەوە ئەو وای زانی کە من لە دژوارترین ساتی ژیانیدا دەستبەرداری بووم و من ئەوم بە چارەنووسی شوومی سپاردووە ئاشنایەتیم لەگەڵ سەرتیپ ئارام ئاگەڕێتەوە بۆ سەتای چوونم بۆ پاریس هەر کە شەمەندەفەرەکە لە وێزگای شاتلێ وەستا سێرم کرد پیاوێکی بەژن و باڵاڕێکی ڕێک پۆشی سپی پێست کە تەنها وە ڕەش و برۆ پڕەکانی لە فەڕەنسایەکانی جاکردەوە بەرەو ڕووم هات و منی بەناوی خۆم وبان کرد و بە گەرمی و میهرەبانیەوە دەستمی گوشی و جانتاکەمی دا بە کۆڵ هەڵگرێک کە لەوێدا وەستابوو، بردی بۆ ئۆتێلێک کە پێشتر ژوورێکی تێدا بە کرێ بۆ گرتبووم. هەر لە ڕۆژانی یەکەمەوە هاوڕێیەتیەکی گەرم لە نێوانماندا دروست بوو. بۆ هەر کارێک بێ سێ و دوو ڕاوێژم بەو دەکرد، ئەویش زیاد لەو ڕادەی کە پیرەمێردێک ڕایسپاردبوو لە شارێکی غەریبەدا چاوی لە کچەکەیەوە بێت، میهرەبانی لەگەڵما دەنواند. ئەو ڕۆژانە ئەو لەلایەن وەزارەتی جەنگەوە کرابوو بە سەرپەرشتیاری قوتابیە سەربازیەکان لە هەمان کادا بە ناوی پەنجەمۆرناسی و کاروباری پۆلیسیەوە موچەیەکی تری لە دەوڵەت وەردەگرت ئەو دەمە جێگری سەرهەنگ بوو بەڵام لە باڵۆزخانە و لە ناو ئێرانەکاندا و لە وەزارەتی بەرگری فەرەنسا و وەزارەتی ڕۆشنبیری ئەو وڵاتە لەو کۆڕ و کۆبوونەوانەدا کە پەیوەندی بە کاروباری قوتابیە ئێرانیەکانەوە هەبوو قسەی دەڕۆیشت و لە تەواوی کارەکاندا هەر لە ناو نووسین لە قوتابخانەی هونەرە جوانەکان و تاقیکردنەوەی وەرگرتنم و دابینکردنی کاروباری گوزەران و خانوو و تەنانەت کڕینی جلوبەرگیشم نەک هەر خۆی بەڵکو ئەوانەش کە لە ژێر دەستیدا کاریان دەکرد یارمەتیان دام. تا وای لێهات پاش ماوەیەک من ئەوم نەک هەر بە ئامۆزایەکی باوکم دەزانی کە برایانە هەڵسوکەوتی لەگەڵا کردم، بەڵکو بووبووینە هاوڕی یەکتر و پێکەوە دەچووین بۆ گشت شوێنە خۆشەکانی ئەو شارە جوانەی دونیا، هەر لە مۆزەخانە و شانۆ بگرە تا کافتریا و کابارێکان. بەڕێزان بەشی بیست و هەشتەینی ڕۆمانەکەتان پێشکەش کرا تا ئێوارەیەکی تر و بەیگەیشتنێکی تر هەر شارە خواتان لەگەڵ